بەناوی خودای بەخشندە و مێهرەبان. ئەی پێغەمبەر لە خودا بترسە و بەردەوام بە لەسەر تەقوا و پارێزکاری، هەرگیز ملکەچی بێ باوەڕان و دووڕوەکان مەبە کە دەیانەوێت لە ڕێگەی ڕاست وێڵت بکەن، چونکە بەڕاستی خودا هەمیشە و بەردەوام زانا و دانایە. بەڵکو تەنها شوێنی ئەو ڕێنمووییانە بکەوە کە لەلایەن پەروەردگارتەوە بە نیگا بۆت ڕەوانە دەکرێت، بەڕاستی خودا هەمیشە ئاگادارە بەو کردەوانەی کە ئەنجامی دەدەن هەمیشە و بەردەوام پشت بە خودا ببەستە تەنها خودا بەسە کە پشتیوان و یاری دەدەر بێت خدا دوو دڵی دروست نەکردووە لە دەرونی هیچ کەسێکدا دوو بیر و باوەڕ جێی نابێتەوە ئەو هاوسەرانەتان کە پێیان دەڵێن ئێوە لە جێی دایکمانن خدا نەیکردوون بە دایکتان ئەوانەش بە قسەی خۆتان دەیکەن بە کوڕی خۆتان خدا نەیکردوون بە کوڕتان ئەوانە قسەیەکن کە بە زارتان دەیڵێن خوداش حەق بێژە و هەر ئەو ڕێبازی ڕاست و دروست نیشانی بەندەکانی دەدا ئەو کورانە بەناوی باوکی خۆیانەوە ناویان بەرن و بانجیان بکەن ئەوە پەسندە لە لای خوددا ئەگەر باوکیانتان نەدەناسی خۆ برای دینیتانن سەر بە ئێوەن و لە ئێوەن ئەگەر دوور لە سوکایەتی هەڵەیەکتان کرد ئەوە قەی ناکات بەڵام ئەگەر لە دڵتاندا نیەتێکی ناپاک هەبێت بۆ سوکایەتی پێکردنیان ئەوە لێ پرسینەوە دەبێت هەمیشە و بەردەوامیش خوددا لێ خۆش بوو مهرەبانە لە هەڵەکانتان دەبورێت ئەگەر لێی پەشیمان ببنەوە پێغەمبەر نزیکتر بە ئیمانداران لە خودی خۆیان واتە دەبێت لە خۆیان زیاتر خۆشیان بوێت و فەرمانەکانی لەسەر و فەرمان و داخوازی خۆیانەوە بێت خێزانەکانیشی دایکیانن دایکی ئیماندارانن، دایکی مەعنەویانن، خزمانیش هەندێکیان لە هەندێکی تریان لە پێشترن لە قورئانی خودادا لە ئیمانداران و کۆچبەران، مەگەر لەگەڵ دۆستان و خزمان و ئاشنایانی خۆتان کارێکی چاک ئەنجام بدەن ئەوە چاکەیەکتان لە نامەی کردەوەکانتاندا بۆتان تۆمار کراوە. بیریان بخەرەوە کە ئێمە پەیمانمان لە پێغەمبەران وەرگرتووە پەیمانی یەکتا پەرستی پەیمانی گەیاندنی بانگەوازی خوددا بەتایبەت لە تۆ ئەی محەممەد و لە نوح و ئیبراهیم و موسا و عیسای کوڕی مەریەم بێگومان پەیمانێکی باهێز و پتەومان لێوەرگتن تا لە ڕۆژی قیامەتدا خدا پرسیار بکات لە ڕاستگۆیان دەربارەی ڕاستیەکەیان واتە لە پێخەمبەران دەربارەی گەیاندنی پەیامەکەیان بۆ کافرانیش سزا و تۆڵەیەکی بە ئێشی ئامادە کردووە ئەی ئەوانەی ئیمان و باوەڕتان هێناوەی یادی نیعمەتی خدا بکەنەوە لەسەرتان مەبەست جەنگی خەندەقە کە خدای گەورە فریای ئیمانداران کەوت کاتێک سەربازانی کوفر هاتنە سەرتان ئێمەش ڕەشەبایەکی بەهێز و سەربازانێکمان ناردە سەریان کە نەتان دەبینین خدای گەورە بینابوو بە هەوڵ و کۆششتان چۆن پاسەوانیتان دەکرد چۆن ئەو چاڵە قوڵ و درێژەتان هەڵکەند هەتا دوایی کاتێکیش دژمنان لە سەر و خوارتانەوە هاتنە سەرتان کاتێکیش چاوەکان ئەبڵەق بوون دڵەکان گەشتبوونە گەر و گومانی جۆرا و جۆرتان دەبرد بە بەڵێنەکانی خدای گەورە بە سەرکەوتنی ئیمانداران لەوێدا ئیمانداران تاقی کرانەوە و تووشی تنگانە و سەختیەکی زۆر تونند و بەهێز بوون تووشی دڵە لەرزەیەکی زۆر سەخت کران. کاتێکیش دووڕوەکان و ئەوانەی دڵیان نەخۆشی گومانی تێدا بوو دەیان وت بەڵێنی خدا و پێغەمبەرەکەی تەنها بۆ خەڵەتاندن بوو هیچی تر نەبوو کاتێکیش هەندێک لە دووڕوەکان وتیان ئەی خەڵکی یەثریب ئەمە هیچ شوێنی ئێوە نییە بگەڕێنەوە ناو شار دەستەیەکیش لەوان مۆڵەتیان لە پێغەمبەر دەخواست و دەیان وت ماڵەکانمان بەدەرەوەیە گوایە دژمن بە ئاسانی دەتوانێت هەڵکوتێتە سەری لەڕاستیدا وانیە ماڵەکانیان بەدەرەوە نین دژمن ناتوانێت زەفەریان پێبەرێت تەنها ڕاکردنیان مەبەستە و هیچی تر خۆگەر لەشکری دژمنان لە چوار لای یەثریبەوە بچوونایەتە سەریان لەوە دوا داوای جەنجان لێ بکرایە دژی مسلمانان ئەوە دەچوون بەدەمیەوە تەنها کەمێک نەبێت وەڵامەکەیان دوانە دەخست سوێن بە خوددا بەڕاستی زووتر ئەوانە پەیمانیان بە خودای گەورە دابوو پشت هەڵنەکەن لە کاتی بەرنگاری دوژمندا بێگومان بەڵێنێک بە خوددا درابێت لێی دەپرسرێتەوە پێیان بڵێ ئەی پێغەمبەر هەرگیز ڕاکردن سوود بەخش نابێت بۆتان ئەگەر هەڵبێن لە مردن یا لە کوشتن ئەوسا تەنها کەمێک نەبێت دواناخرێن و ڕابواردن و ژیانتان زۆر کەم و کۆتایە پێیان بڵێ کێ هەیە پەناتان بدات لە خودا و بتان پارێزێت لە تۆڵە سەندنەوەی ئەگەر بیەوێت ناخۆشیەکتان بۆ پێش بهێنێت یاخود چێ هەیە دەتوانێت بەری میهرەبانی و سۆزی بگرێت ئەگەر بیەوێت بەزەی و ڕەحمەتی خۆیتان پێ ببەخشێت ئەو کاتە ئیتر ئەوانە جگەل لە خوددا کەسیان دەست ناکەوێت پشتیوانیان لێ بکات و سەریان بخات بەڕاستی خوددا ئەو کەسانە دەناسێت کە کۆسپ و تەگەرە دروست دەکەن لە ئێوە ئەوانەی بە براکانیان دەڵێن وەرن بۆ لای ئێمە خۆتان بدزنەوە لە سوپای ئیمانداران ئەوانە تەنها کەم نەبێت خۆیان ناخەنە ناو تاڵوکەی جەنگەوە بەرامبەر ئێوە دەزن و قاو و بێ هیممەتن جا کاتێک ترس و بیمی جەنگیان بۆ دێت ئەوە دەیان بینیت تەماشات دەکەن چاوەکانیان دەسوڕێتەوە و ئەبڵەق دەبێت وەک کەسێک لە ترسی مەرگ بێهۆشی بەسەردا هاتبێت جا کاتێک ئەو ترس و بیمە نەما زمان درێژەکانیان ئازارتان دەدەن بە قسەی ڕق و ناخۆش لە کاتێکدا ئەوان چاوبرسی و بە هەڵپەن بۆ پارە ئەوانە باوەڕیان نەهێناوە بۆ هۆیەوە خوددا کردەوەکانیان پوچ کردنەوە ئەو کارەش هەمیشە بۆ خوددا ئاسانە ئەوانە هێشتا وا دەزانن کە لەشکر و گرۆ و دەستەکان نەڕۆیشتون ئەگەر لەشکری گرۆکان هات ئاوات دەخوازن بریا لەناو عەرەبە بیابان نشینەکاندا بوونایە و لەوێوە هەواڵی ئێوەیان بپرسیایە خۆ ئەگەر لەناو ئێوەدا بوونایە تەنها کەم نەبێت جەنجیان نەدەکرد سوێن بە خودا بەڕاستی لە پێغەمبەری خوددادا چاکترین نمونەی تەواو و ڕێک و پێک هەیە تا چاوی لێ بکەن و شوێنی بکەون بە تایبەت بۆ ئەو کەسانەی ڕەزامەندی خدایان مەبەستە سەرفرازی قیامەت ئاواتیانە هەمیشە و بەردەوام یادی خودا بە زۆری ئەنجام دەدەن و زمانیان پاراوە بە یادی ئەو. کاتێک ئیمانداران ئەو هەموو دەستە و گرۆهانەیان بینی وتیان، ئەمە ئەوەیە کە خودا و پێغەمبەرەکەی بەڵێنی پێداوین کە ئاوا دژایەتی ئایینەکەی دەکرێت و کافران و دووڕووەکان نەخشە و پیلان دەکێشن بۆ ڕیشە کەنکردنی. دیارە کە خودا و پێغەمبەرەکەی ڕاستیان فەرموو لە پێش هاتنیدا بێگومان ئەو دژایەتیە باوەڕ و ملکەچی نەبێت هیچی تری بۆ زیاد نەکردن واتە سوورتر بوون لەسەر ئیمان مردانێکی زۆر هەن لە ئیمانداران ئەو پەیمانەی داویانە بە خوددا ڕاستیان کرد لەسەری ژیان و پابەند بوون پێوەی و لایان نەدا لێی جا هەیانە پەیمانەکەی جێبەجێ کرد و مرد لەسەری هەشیانە چاوەڕوانە بە هیچ شێوەیەک گۆڕان و لاری ڕووی تێ نەکردوون تا خدای گەورە پاداشی ڕاستگۆیان بەهۆی ڕاستیەکەیان بداتەوە هەروەها سزا و تۆڵەی دوو ڕۆکانیش بدات ئەگەر بیەوێت یا تەوبە و پەشیمانیان لێ وەردەگرێت چونکە بەڕاستی خدا هەمیشە و بەردەوام لێ خۆش بوو میهرەبانە خودا کافرانی تێک شکاند و گێڕانیەوە دواوە بە خۆیان و کینە و بغزیانەوە هیچ جۆرە خێرێکیان دەست نەکەوت هەر خودا خۆی ئیماندارانی لە جەنگ پاراست هەر خۆشی بە باوباران و لەشکری تایبەتی کافرانی تێک شکاند جا هەمیشە و بەردەوام خودا بەهێزە و بەدەسەڵاتە ئەوانەی پشتگیری قوڕەیشیەکانیان کرد لە خاوەنی کتێبە ئاسمانیەکان لە جووەکانی بەنی قوڕەیضە خودای گەورە لە قەڵاکانیان دایگرتن ترس و بیمی فڕێدایە دڵیان تاوایان لێهات دەستەیەکتان کوشتن و دەستەیەکیشتان بەدیل گرتن سەرنجام هەرچی زەوی و زار و ماڵ و خان و سامانێکیان هەبوو خدا بەخشی بە ئێوە هەروەها شوێنی تریش کە هێشتا تا ئێستا پێیدا نەڕۆیشتون هەمیشە و بەردەوام خودا دەستی بەسەر هەموو شتێکدا دەڕوات بە پشتیوانی خدای گەورە ڕۆژێک دێت پیلانگێڕان سەرشۆڕ و ڕیسوا دەکات و هەرچی سامان و ماڵێک کە بە خیانەت و فێڵ بەدەستیان هێناوە دەدرێتەوە بە خاوەنەکانی ئەی پێغەمبەر بە هاوسەرانت بڵێ ئەگەر ئێوە تەنها ژیانی دنیا و ڕازاوەیەکەیتان دەوێت وەرن با هەندێک شتومەک و پارە و سامانتان پێ ببەخشم، لەوەو دواش بە جوانترین شێوە دەست بەردارتان ببم. خۆ گەر ئێوە خودا و پێغەمبەرەکەی و پاداشتی ڕۆژی قیامەتتان دەوێت، ئەوە دڵنیا بن کە خودا بۆ چاکەکارانتان پاداشتی زۆر گەورە و بێ ئەندازەی ئامادە کردووە. پێغەمبەر صلی اللە علیه وسلم هەموو هاوسەرانی یەک یەک تاقی کردەوە هەموویانیان خودا و پێغەمبەر و پاداشتی قیامەتیان هەڵبژارد ئەی هاوسەرانی پێغەمبەر هەرکەس لە ئێوە بە گوناهێکی گەورەی ئاشکرا هەستێت ئەوە با بزانێت کە دوو بەرابەر سزا دەدرێت ئەوەش لەلای خودا زۆر ئاسانە چونکە ئێوە قەدر و ڕێزی تایبەتیتان هەیە. ئەوەشتان فەرمانبەردار و میلکەچی خودا و پێغەمبەرەکەی بێت، کردەوەی چاکیش ئەنجام بدات، ئەوە دوو جار پاداشتی دەدەینەوە، هەروەها ڕزق و ڕۆزییەکی بەنرخ و پیرۆزمان لە بەهەشتدا بۆ ئامادە کردووە. ئەی ژنانی پێغەمبەر ئێوە وەک هیچ ئافرەتێکی تر نین ئەگەر بە تەواوی ترسی خوددا لە دڵ و دەروونتاندا هەیە قسە بەناسچی و شێوەیەک مەکەن نەوەکو ئەوەی دڵی نەخۆشە بوروژێت و نیازی خراپ بکات هەمیشە و بەردەوامیش قسەی چاک و بەجێ بکەن کە هیچ کەس نەتوانێت ڕەخنەی لێ بگرێت. ئەی هاوسەرانی پێغەمبەر لە ماڵەکانی خۆتاندا بە سەنگینی و سەلاری بسرەون، زینەت و جوانی خۆتان دەرمەخەن وەکو سەردەمی نەفامی یەکەم، نوێژەکانیشتان بە چاکی ئەنجام بدەن و زەکات بدەن لە ماڵ و سامان، فەرمانبەرداری خودا و پێغەمبەرەکەشی بن، چونکە بەڕاستی خودا تەنها دەیەوێت هەموو ناپاکی و ناسازی و نادروستییەک لە ئێوە دوور بخاتەوە، ئەی خاو و خێزانی ماڵی پێغەمبەر. بەتەواوی پاکتان بکاتەوە دوور لە هەموو ناتەواوی و قسە و قسە لۆچێک. هەرچی لە ماڵەکانتاندا دەخوێندرێتەوە لە قورئان و فەرموودە یادی بگرن و فەرامۆشی مەکەن و باسی بکەن بۆ خەڵکی، بەڕاستی خودا هەمیشە و بەردەوام بە لوتف و وردبین و بە ئاگایە لە هەڵسوکەوتی بەندەکانی. بەڕاستی پیاوان و ئافرەتانی موسڵمان، پیاوان و ئافرەتانی ئیماندار، پیاوان و ئافرەتانی ملکەچ و فەرمانبەردار پیاوان و ئافرەتانی ڕاستگۆ پیاوان و ئافرەتانی خۆگر پیاوان و ئافرەتانی لە خوددا ترس پیاوان و ئافرەتانی بەخشندە پیاوان و ئافرەتانی ڕۆژوەوان پیاوان و ئافرەتانی داوێن پاک و ئەو پیا و ئافرەتانەی کە زۆر یادی خوددا دەکەن بەخشین و لێبوردەیی و پاداشی زۆر مەزن و بێ سنووریان لەلایەن خودای گەورەوە بۆ ئامادە کراوە، هەر کە دونیایان بەجێ هێشت پێی شاد دەبن. بۆ هیچ پیاو و ئافرەتێکی ئیماندار دروست نییە کاتێک خودا و پێغەمبەرەکەی بڕیاری شتێک بدەن ئەوان سەرپشک بن لە ئەنجامدانی ئەو کارەدا، چونکە ئەوەی سەرپێچی بکات لە فەرمانی خودا و پێغەمبەرەکەی ئەوە بەڕاستی بە ئاشکرا گومڕا و سەر لێ شێواوە ئەی محەممەد باسی ئەوە بکە کاتێک کە دەدوت بەو کەسەی خدا نیامەتی ئیمانی پێبەخشیوە و تۆش نیامەتی ئازادی و پەروەردەت لە نزیکی خۆتەوە پێداوە هاوسەری خۆت بهێڵێرەوە لای خۆت کە زەینەبە لە خودا بترسە و تەڵاقی مەدە ئەی محەممەد شتێک لە دڵ و دەروونی خۆتدا دەشاریتەوە کە خدا دەیەوێت ئاشکرای بکات لە خەڵکی دەترسیت کە دەنگ و باست بۆ دروست بکەن ژنی بەناو کوڕەکەت مارە دەکەیت بەڵام خدا لە پێشترە کە حسابی بۆ بکەیت و لێی بترسیت جاکاتێک زەید بێزار بوو لە زەینە بوو پێویستی پێی نەما و جیابوونەوە و تەلاق کەوتن نێوانیان ئێمە زەینەبمان لە تۆمارە کرد بۆ ئەوەی هیچ شەرمەزاری و دڵتەنجیەک بۆ ئیمانداران دروست نەبێت لە هێنانی هاوسەرانی بەناو کوڕیان کاتێک بێزار دەبن و پێویستیان بە یەکتر نامێنێت هەمیشە فەرمانی خوددا جێبەجێ کراوە هیچ گوناه و هەڵەیەک لەسەر پێغەمبەر نییە لە بەرامبەر کارێکەوە کە خوددا کردویەتی بە ئەرچی سەرشانی بێگومان ئەم جۆرە پێشهات و ڕووداوانە بەرنامەی خودایە و لە پێغەمبەران و قەومە پێشوەکانیشدا ڕوویداوە کە عقیدە و بیر و باوەڕیان ڕاست کراوەتەوە هەروەها پەیوەندیە کۆمەڵایەتی و ئابووری و ڕامیاریەکانیشیان بە گوێرەی بەرنامەی خوددا سازدراوە بەردەوامیش کار و فەرمانەکانی خوددا بڕیار لەسەر دراوە ئەوانەی کە پەیامەکانی خوددا دەگەن و لەو دەترسن و جگەل لەو لە هیچ کەسی تر ناترسن خودا خۆی بەسە کە پاداشتی چاکەکاران بداتەوە و لە بێ باوەڕانیش بپرسێتەوە محەممەد باوکی هیچ کەس لە پیاوانتان نییە بەڵکو و پێغەمبەری خدایە و دواهەمینی پێغەمبەرانە هەمیشە و بەردەوامیش خوددا بە هەموو شتێک زانایە ئەو کەسانەی ئیمان و باوەڕتان هێناوە زۆر زۆر یادی خوددا بکەن هەمیشە ناوی پیرۆزی ئەوتان لە یاد بێت لە دڵ و دەروونتاندا جۆش بخوات و بێتە سەر زارتان و تەسبیحات و ستایشی بکەن هەموو کاتێک بەتایبەت لە بەیانیان و دەمە و ئێواراندا. هەر ئەو زاتە خۆی سڵاوات و ڕەحمەتی خۆیتان هەمیشە و بەردەوام بەسەردا دەبارێنێت، هەروەها فریشتەکانیشی داوای لێخۆشبوونتان بۆ دەکەن، بۆ ئەوەی لە تاریکییەکان دەرتان بکات و بتانخاتە ناو نوور و ڕووناکییەوە، بەڕاستی ئەو پەروەردگارە هەمیشە و بەردەوام بۆ ئیمانداران میهرەبان و دلۆڤانە. ئەو ڕۆژەش کە بە دیداری خودا شاد دەبن، بە سەلام کردن پێشوازیتان لێ دەکات و پاداشتی زۆر بە نرخ و پیرۆزی بۆ ئامادە کردوون. ئەی پێغەمبەر! ئێمە بەڕاستی تۆمان ڕەوانە کردووە کە شایەت بیت بەسەر ئومەتی ئیسلامەوە کە پەیامی خودات پێ ڕاگەیاندون و مژدەبەخشیت بە ئیمانداران بەوەی ڕەزامەندی خدا و بەهشتی بەرین چاوەڕێیانە ترسێ نەریشیت بێ باوەڕان دەترسێنیت لە خەشم و قینی خدا و دۆزەخ هەروەها بە مۆڵەت و پشتیوانی خدا بانگەواز دەکەیت بۆ بەرنامە و ڕێبازی ئەو زاتە هەروەها چرایەکی ڕووناککەرەوەی بۆ سەرجەم سەرگەردانان. مژدەش بدە بە ئیمانداران کە بێگومان لەلایەن خوداوە ڕێز و قەدرێکی زۆریان هەیە. ملکەچ و فەرمانبەرداری کافر و دووڕووەکان مەبە، گوێ مەدە بەو ئازار و ناخۆشیانەی کە پێشی دەهێنن بۆ خۆت و بانگەوازەکەت پشت بە خودا ببەستە، تەنها خوداش بەسە کە پشتیوان و یاریدەدەر بێت. ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە کاتێک ئافرەتانی ئیماندارتان مارە کرد لەوەودا جیابوونەوە و تەڕاقتاندان پێش ئەوەی بچنە لایەن ئەوە هیچ عیددە و ماوەیەکیان ناوێت تا حسابی بۆ بکەن ماوەی چاوەڕوانی ناوێت بۆ ئەوەی شوو بکات بە کەسێکی تر لەگەڵ ئەوەشدا هەندێک دیاریان پێشکەش بکەن و بە جوانی دەستەبەرداریان ببن ئەی پێغەمبەر ئێمە بێگومان ئەو هاوسەرانەتمان بۆ حەڵال کردویت کە مارەیت پێبەخشیون ئەو ئافرەتانەش کە کەنیزەکی تۆن و لە جەنگدا بەدیل گیراون لەو سەردەمەدا کەنیزەک دیاردەیەکی کۆمەڵایەتی سروشتی بووە ئاینی پیرۆزی ئیسلام بە جۆرەها شێوە هەوڵی نهێشتنی ئەو دیاردەی داوە هەروەها کچە مامەکانت کچە پورەکانت کچە خاڵەکانت کچی ئەو پورانت کە کۆچیان کرد لەگەڵ تۆدا و هەر ئافرەتێکی بڕوادار ئەگەر ویستی خۆی پێشکەشی پێغەمبەر بکات و پێغەمبەریش ویستی مارەی بکات کە ئەمەیان تایبەتی تۆیە ئەی پێغەمبەر نەک ئیمانداران بەڕاستی ئێمە ڕێوشوێنمان بۆ ئەوان واتە ئیمانداران ڕوون کردوتەوە بەرامبەر هاوسەران و کەنیزەکەکانیان ئەم ڕوونکردنەوەیە بۆ ئەوەیە هیچ دڵتەنجی و غەمباریەک داتان نەگرێت وابزانیت کە تۆ لە سنوور دەرچوویت هەمیشە و بەردەوام خدا لێ خۆش بوو میهرەبانە هەر کامێکیان کە بتەوێت دوای بخەیت لە هاوسەرانت یا هەر کامێکیان نزیک بکەیتەوە ئەوەشی کە داوای دەکەیت لەوانەی کە وازت لێ هێناون ئەوە هیچ گوناهێکت لەسەر نییە چونکە تۆ ستەمکار نیت ئەو هێنانەوەیان نزیکترە بەوەی کە چاویان ڕوون بێتەوە خدای میهرەبان ئەم بارودۆخە خێزانیەی پێغەمبەر باز دەفەرموێت تا خێزانەکانە دڵیان پێی ئارام بگرێت و هاوسەرانیش غەم و خەفەتیش نەخۆن و وابزانن پێغەمبەر لەیان زویرە هەمووانیش ڕازی بن بەوەی کە پێت داون خدا خۆی دەزانێت چی لە دڵەکانتاندا حەشار دراوە بێگومان هەمیشە و بەردەوام خدا زانا و دانایە لەمە دوا هێنانی ئافرەتانی تر بۆ تۆ حەڵال نییە یان وازهێنان لە هەندێکیان تا هاوسەرانی تر بخەیتە جێیان هەرچەندە ئەو ئافرەتانەی دەتەوێت بیان خەیتە جێگەی هاوسەرانت سەرسان بیت لە ڕێک و پێچیان جگە کەنیزەک هەمیشە و بەردەوام خدا چاودێری هەموو شتێک دەکات ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە مەچن بۆ سەردانی ماڵەکانی پێغەمبەر مەگەر مۆڵەتتان بدرێت و مۆڵەت بخوازن ئەگەر مۆڵەت دران بۆ نان خواردنێک چاوەڕێی پێگەیشتنی مەکەن ئەگەر پێنەگەیشت بوو مەبەست ئەوەیە کە زوو مەچن کە هێشتا خواردنەکە پێنەگەیشتووە بەڵام کاتێک بانگ کران ئەوە بچنە ژوورەوە جا کاتێک نانتان خوارد بڵاوەی لێ بکەن و خۆتان بە گفتوگۆوە سەرگەرم مەکەن چونکە بەڕاستی ئەو کارەتان پێغەمبەر ئازار دەدات ئەویش شەرمتان لێ دەکات داوای چوونە دەرەوەتان لێ ناکات خداش شەرم لە ڕاگەیاندنی حەق و ڕەوا ناکات کاتێکیش داوای کەل و پەلێکتان لە خێزانەکانی پێغەمبەر کرد لە پشتی پەردەوە داوایان لێ بکەن ئا ئەو جۆرە ڕەفتارە چاکتر و پاکترە بۆ دڵی ئێوە و ئەوانیش بێگومان هیچ کات بۆتان نییە ئازار و دڵتەنجی بۆ پێغەمبەری خوددا پێش بهێنن هەرگیز بۆتان نییە هاوسەرانی دوای خۆی بە هیچ جۆرێک مارە بکەن چونکە بێگومان ئەو کارەتان لای خوددا زۆر گەورەیە زۆر نابەجێیە چونکە ئەوان دایکتانن دایکیش لە کوڕی حەرامە ئەگەر شتێک دەرببڕن و ئاشکرای بکەن یا بیشارنەوە و دەری نەبڕن ئەوە بێگومان خدا بە هەموو شتێک ئاگا و زانایە نهێنی و ئاشکرا لای ئەو زاتە چوون یەکە هاوسەرانی پێغەمبەر هیچ گوناهیان ناگات بێپەردە گفتوگۆ بکەن لەگەڵ با و باپیرانیان و کوڕەکانی خۆیان و براکانیان و برازاکانیان و خوشکە زاکانیان و ئەو ئافرەتانەیان ئیشیان بۆ دەکەن لە ماڵدا یا ئەو کەسانەی بەندەن و لە ماڵەکانیاندا دەژین لە خودا بترسن ئەو سنوورانەی کە بۆی داناون مەیشچێنن بێگومان خودا شایەتە بەسەر هەموو شتێکەوە بەڕاستی خودا و فریشتەکانی سڵاوا دەدەن لەسەر پێغەمبەر ئەی ئەوانەی باوەڕتان هێناوە ئێوەش سەلام و سەڵاواتی لەسەر بدەن و بەردەوام یادی خێری بکەن. بێگومان ئەوانەی ئازاری خودا و پێغەمبەرەکەی دەدەن مەبەست ئازاردانی پێغەمبەرە صلی الله علیه وسلم یا ئەوانەی کە هاوڵ بۆ خدا بڕیار دەدەن و کوفر دەکەن و جوێنی پێدەدەن خدا نەفرینی لێکردوون لە دنیا و قیامەتدا سزایەکی زۆر خەجاڵەت ئاوەر و سەرشۆڕکەریشی بۆ ئامادە کردوون ئەوانەشی کە ئازاری پیاوانی ئیماندار و ئافرەتانی ئیمانداران دەدەن بەبێ ئەوەی تاوانێکیان ئەنجامدا بێت ئەوە بەڕاستی ئەوانە بوختان و گوناه و تاوانێکی ئاشکرا دەگرنە ئەستۆ بێگومان بەسەریانەوە ناچێت تۆڵەیان لێ دەسێنرێت ئەی پێغەمبەر بە هاوسەرانت و کچەکانت و ئافرەتانی ئیماندار بڵێ کە بە پۆشاچی باڵا پۆش خۆیان داپۆشن ئەوە لەبارترین شتە کە پێی بناسرێن تا ئازار نەدرێن و تووشی گیر و گرفت نەبن هەمیشە و بەردەوام خودا لێخۆشبوو و میهرەبانە لە کەم و کوڕی ڕابردووتان خۆش دەبێ. سوێند بە خودا ئەگەر دووڕووەکان و دڵ بیمارەکان و پڕوپاگەندەچییەکان لە مەدینەدا کۆڵ نەدەن، مۆڵەت و هانی تۆ دەدەین کە تۆڵەیان لێ بسێنیت و زۆربەیان دەربەدەر بکەیت و پاشان کەمێکیان نەبێت لە شاردا نەمێننەوە. ئەوانە نەفرین لێکراون لە هەر کوێیەکدا دەستکەوتن ئەوە دەستگیر دەکرێن و دەکوژرێن. چونکە لە خراپە و پیلان و تاوان و کوشتن و دزی و درۆزنی زیاتر هیچیان لێ ناوەشێتەوە. دژایەتی ئەو دووڕوانە لە بەرنامەی خودادایە و لە ڕابردووشدا ئەنجام دراوە. هەرگیز گۆڕانکاری نابینی لە یاسا و بەرنامەکانی خودادا. ئەی پێغەمبەر، خەڵکی پرسیارت لێ دەکەن دەربارەی کاتی بەرپابوونی ڕۆژی قیامەت، پێیان بڵێ، بێگومان زانینەکەی هەر لەلای خودایە. جا چی تۆی ئاگادار کردوە لەوانەیە ڕۆژی قیامەت زۆر نزیکیش بێت خەڵکیش لێی غافڵن بێگومان ئەو خودایە نەفرینی کردوە لە کافرەکان لە ڕۆژی قیامەتیشدا سزایەکی زۆر سەختی بۆ ئامادە کردوون کە بۆ هەمیشە تیایدا دەبێ بژین لەوێش نە پشتیوانێک شک دەبەن فریایان بکەوێت نە کەسێک ڕزگاریان بکات ڕۆژێک دێت ڕوخساریان ئەم دیو دیوی پێدەکرێت لەناو ئاگردا تا چاک ببرژێن و بسووتێن بەدەم ئاه و ناڵەوە دەڵێن ئای خۆزگە فەرمان بەرداری خوددا بووینایە گوێڕایەڵی پێغەمبەر بووینایە هەروەها دەڵێن پەروەردگارە بەڕاستی ئێمە ملکەچ و فەرمان بەرداری ئاغا و گەورەکانمان بووین هەر ئەوان ڕێگە و ڕێبازی ڕاستیان لە ئێمە شێوان و سەرگەردانیان کردین پەروەردگارا دوو بەرامبەر و دوو چەندانە سزای ئەوانە بدە و نەفرینێکی گەورە و زۆر بێ ئەندازەیان لێ بکە ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە وەکو ئەوانە مەبن کە ئازاری موسایاندا خدای گەورەش لەو تۆمەت و بوختانەیان پاراستی و پاچی ئاشکرا کرد ئەو لە لای خدا زۆر بەڕێز و ئازیزە ئەو کەسانەی باوەڕتان هێناوە لە خدا بترسن و پارێزکار بن هەمیشە قسەی بەجێ و بەسوود بکەن. ئەوسا ئیتر کردەوەکانتان چاک و بەجێ و پەسند دەکات لە گوناهەکانیشتان خۆش دەبێت جا ئەوەی فەرمانبەرداری خودا و پێغەمبەرەکەی بێت ئەوە بەڕاستی سەرکەوتن و سەرفرازیەکی بێ ئەندازە و بێ سنووری بەدەستهێناوە بێگومان ئێمە ئەم ئەمانەتەمان ئەمانەتی قورآن نیشانی ئاسمانەکان و زەوی و چێوەکاندا یاخود پێشنیارمان کرد ئێوە ئەم ئەمانەتە بگرنە ئەستۆ بەڵام هەمووان دەستیان پێوە ناو ترسان لێی پێیان چاک بوو هەر فەرمان بەردار بن سەرپشک نەبن کەچی ئادەمیزاد هەڵی گرت و گرتیە ئەستۆی خۆی بەڕاستی زۆر ستەمکار و نەفام بوو ئەگەر زۆرینە ڕەچاو بکەین تا خودا سزای پیاوان و ئافرەتانی دوو ڕوو هاوەڵگەران لە پیاوان و ئافرەتان بدات هەروەها تەوبە و پەشیمانی لە پیاوان و ئافرەتانی ئیماندار وەربگرێت بێگومان خدای گەورە بۆ ئیمانداران لێ خۆش بوو مهرەبانە